دەی باوو باپیرانمان زیندوو بکەنەوە و بیانهێنەوە بۆ دنیا ئەگەر ئێوە ڕاست دەکەن. ئەهم خەیڕ ئەم قەوم تبع والذین من قبلهم اهلکناهم انهم کانوا مجرمین. ئایا ئەوانە چاکترن یان گەلی تبعی پادشای یەمەن و ئەوانەی لە پێشیانەوە بوون هەموویانمان لەناو برد چونکە بێگومان گشتیان تاوانبار بوون. ان یوم الفصل میقاتهم اجمعین. بێگومان ڕۆژی جیاکردنەوەی حەق و بەتاڵ کاتی دیاری کراوی هەموویانە. یوم لا یغنی مولا عن مولا شیئا ولا هم ینصرون. ڕۆژێکە هیچ دۆستێ ناتوانێ کەمترین سوود بگەیەنێ بە دۆستی خۆی وە یارمەتیش نادرێن.